ئەڵلقەی بیست و یەک گەیشتنی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ ناو شاری مەدینە عبدڕحمانی کوڕی ئەوەیمی کوڕی ساعیدە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت هەندێ لە خزمانی خۆم کە هاوڵی پێغەمبەر بوون درودی خوای لەسەر بێ بۆیان گێڕامەوە وتیان کاتێ بیستمان پێغەمبەر درودی خی لەسەر بێت دەرچووە لە شاری مەکە بەرەو شاری مەدینە واستمان کرد کە پێغەمبەر درودی خی لەسەر بێ نزیکە بگاتە لامان ئێمە هەموو ڕۆژێک کاتێک کە نوێژی بەیانیمان دەکرد دەچوین چاوەڕوانی پێغەمبەری خوامان دەکرد درودی خی لەسەر و ئەو جێگەیەمان جێ نەدەهێشت تا تینی خۆر ناچاری دەکردین بگەڕێنەوە بۆ ناو خانوەکانی مەدینە بۆیە بە ناچاری بەرەو ماڵ دەبووینەوە چونکە ئەو کاتە کاتێکی زۆر گەرم بوو دەفەرمێت ئەو ڕۆژەی کە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ نزیکی شاری مەدینە بووەوە لەو کاتەدا ئێمە گەڕابووینەوە بۆ ماڵەکانمان لە ڕیواەتێکی تردا دەفەرمێت کاتێک خەڵکی مەدینە گەڕانەوە بۆ ماڵەکانیان پیاوێکی جوولەکە چووە سەر قەڵایەک لە قەڵاکانی ناوشاری مەدینە بەدوای چەند وشترێکدا دەگەڕا لەسەر ئەو بەرزاییەوە چاوی کەوت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی کە پۆشاکی سپیان لەبەردا بوو لە دوورەوە دیار بوون کاتێک جوولەکەکە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی بینی بە هەموو هێزی هاواری کرد هۆ کۆمەڵانی عەرەب هۆ کۆمەڵانی عەرەب هۆ کۆمەڵانی کوڕانی بەنی قیلە ئەوەی ئێوە چاوەڕێی دەکەن واگەیشتە ئێرە دەفەرمێت مسلمانان دەستیاندایە چەک و ڕۆیشتن بەرەو حەڕە بۆ پێشوازیکردن لە پێغەمبەری ئازیز درودی خی لەسەر بێ و نزیکیان بوونەوە بەڵێ گەیشتنە پێغەمبەر درودی خی لەسەر بێ پێغەمبەر درودی خوای لەسەر بەلای دەستە ڕاستیدا لایدایە لای کوڕانی بەنی ئەمری کوڕی عوف لە قوبەدا پێش شاری مەدینە لە ڕۆژی دووشەممەی مانگی ڕەبیعل ئەوەلدا ئەبوو بەکر ناسراو بوو لای هەندێک کەس لە خەڵکی شاری مەدینە ئەوان پێشوازیان لێدەکردن ئەبوو بەکریش سەلامی لێدەکردن و ئەحواڵی دەپرسین پێغمبەریش درودی خی لەسەر بێ دانیشتبوو بە بێدەنگ لەوێدا چونکە ئەمە یەکەم جارە دێتە ئەم شارەوە و زۆربەی دانیشتوانی مەدینە پێغەمبەریان درودی خوای لەسەر بێ نەناسی و چاویان پێ نەکەوتبوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر یەکەم جار لە ژێر سێبەری دارخورمایەکدا دانیشت بوو ئەبوو بەکریشی لەگەڵدا بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەبوو بەکر لە یەک تەمەندا بوون دەفەرمێت زۆر بەشمان پێغەمبەرمان درودی خوای لەسەر بێن نەدی بوو و خەڵکی ئێجگار قەرباڵغیان لێکرد و لێی کۆبوونەوە ئەوانەشی کە لە ئەنساریەکان بوون بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ هاتبوون سڵاویان لە ئەبوو بەکرد دەکرد بە بۆنەی هاتنیەوە و وایان دەزانی کە پێغەمبەری خویە درودی خی لەسەر بێ پێغەمبەریش درودی خی لەسەر بێدەنگ دانیشت بوو و سەیری ئەو خەڵکەی دەکرد تاوای لێهات خۆرەکە هات بەسەر پێغەمبەردا درودی خی لەسەر پاشان ئەبوبەکر هەستا و عەباکەی کرد بە سێبەر بۆی لەوێدا خەڵکان زانیان ئەوی سێبەری بەسەرەوە کراوە پێغەمبەری خوایە درودی خوای لەسەر بێ لە لای کوڕانی بەنی عمری کوڕی بەنی عوف لە قوبا چەند شەوێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ مایەوە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ چواردە شەو لەوێ مایەوە واتە لە قوبە و هەر لەوێش ئەو مزگەوتەی بنیاد نا کە یەکەم جار بوو مزگەوت بنیاد بنرێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ خۆی بەشداری لەگەڵدا دەکردن شێوەی بەشداریکردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە دروستکردنی مزگەوتی قوبائدا کە بە یەکەم مزگەوت دادەنرێت لەسەر خاکی مەدینە سەبارەت بەم باسە شەموسی کچی نوعمان بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ بەشداری لە دروستکردنی مزگەوتەکەدا دابەزیە لای ئێمە وەخت بوو بەلادا بکەوێت تەپوتۆزی ئیشکردنەکە دیار بوو بە هەندێک شوێنی پێغەمبەرەوە درودی خۆی لەسەر بێ یەکێک لە هاوڵانی خۆی دەهات و دەیوت دایک و باوکم بە فیدات بێ لێم گەڕێ با ئەو بەردەت لێ وەرگرم پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دەی فەرمونون نەخێر تۆش بچۆ بەردێکی وەک ئەمە بهێنەوە هەڵی گرە بەم شێوەیە تاکو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ مزگەوتەکەی دروست کرد ابن اسحاق دەفەرمێت ئیمامی علی ڕزای خوای لەسەر بێ دوای دەرچوونی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرەو شاری مدینە سێ ڕۆژ لە مەککەدا مایەوە بۆ ئەوەی ئەو ڕاسپاردە و ئەمانەتانەی کە لای پێغەمبەر بوو درودی خوای لەسەر بیگێڕێتەوە بۆ خاوەنەکانیان ئەوە بوو دوای گێڕانەوەی سپاردەکان ئەویش گەیشتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە قوبا لەو کاتەشدا کاتی جمعە بوو پێغمبەر درودی خی لەسەر بێ لای کوڕانی بەنی سالمی کوڕی عوف لای دابوو لەو مزگەوتەی ناو شیوەکەی ڕانونا لەوێدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ یەکەم نوێژی هەینی بۆ ئەنجامدان کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر ویستی لە قوباوە بچێ بەرەو مەدینە یەکەم جار نردی بۆ لای چەند کەسێ لە کوڕانی بەنینە جاری خزمانی خۆی کە دانیشتووی شاری مەدینە بوون ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ نوێنەری نرد بۆ لای پیاوماقوڵانی بەنینە جار ئەوانی شمشێرەکانیان لە خۆیان بەست و هاتن بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئێستاش لەبەر چاومە کە چۆن پێغەمبەر درودی خوای لەسەر سواری وشترەکەی بوو بوو و ئەبوو بەکریش لە دوایەوە و کوڕانی بەنینە جاریش بە چەکەوە ڕۆیشتن تاکو گەیشتە نیوەی ڕێگای نێوان قوبا و مەدینە لە ڕیواەتێکی تردا ئەنەسی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ دەفەرمێت من ڕام کرد لە ناو منداڵەکانی شاری مەدینەدا چونکە ئەنەس ئەو کاتە منداڵ بوو و منداڵان دەیانوت محەممەد درودی خی لەسەر بێهات و منیش ڕام دەکرد و هیچم نەدەبینی و ئەوانیش هەردەیانوت محەممەد درودی خی لەسەر بێهات منیش هەر ڕام دەکرد تا گەیشتم بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و چاوم پێکەوت کە لەگەڵ هاوەڵی بەڕێزی خۆی ئەبوو بەکردا بوو ئاگام لێ بوو لای هەندێ لە باخە خورماکانی نێوان قوبا و مەدینە لایدا پێغەمبەر درودی خی لەسەر بێ و کوڕانی بەنی نەجار لەوێ پیاوێکی ئەهلی لادێیان نرد بۆ ئەوەی پیاوانی ئەنساری شاری مەدینە ئاگادار بکەنەوە بە نزیکبوونەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە شاری مەدینە بە گەیشتنی ئەم هەواڵە پێ سەد کەس لە ئەنساریەکان بە چەکەوە چوون بۆ پێشوازی کردن تا گەیشتن بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێشوازیان لێ کرد لە ڕیواەتێکی تردا دەفەرمێت کە ئەنساریەکان گەیشتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەلامیان لێ کرد و بە پێغەمبەر و ئەبوو بەکریان وت هەردووکتان سواری وشترەکانتان بن پێغەمبەر درودی خوای لەسەر سواری وشترەکەی بوو ئەبوو بەکریش ڕزای خوای لەسەر بێ لە دواوە سوار بوو پاشان هەر پێ سەد چەکدارەکە بە دەوری پێغەمبەردا درودی خوای لەسەر بێ بوون تاکو کە ژاوەی گەیشتە ناو شاری مەدینە ئینجا دەنگ بڵاو بۆوە بە ناو هەموو کوچە و کۆڵانەکانی ناو شاری مەدینە و دەیانوت ئەوا محەممەد هات، ئەوا محەممەد هات. هەموویان دەچوونە شوێنە بەرزەکان و دەیانوت، پێغەمبەری خوا هات درودی خوای لەسەر بێ، کە هاتنە ناو شاری مەدینە دانیشتوانەکەی هەموویان سەیریان دەکرد و هەر هەموو ئەهلی مەدینە هاتبوونە دەر، هەتا کچەکانیشیان لەسەر ماڵەکانیانەوە دەیانوت، دەبێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ کامەیان بێت لە ڕیواەتێکی تردا دەفەرموێت هەموو خەڵکانی شاری مەدینە تەنانەت منداڵەکان و خزمەتکارەکانیشیان پێشوازیان دەکرد لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە هەموو کوچە و کۆڵان و ڕێگاکاندا بڵاو ببوونەوە دەگەڕان و دەیانوت الله و ئەکبەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشت پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات. لە گێڕانەوەیەکی تردا ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە عەبدە حەبەشیەکانی ناو شار یاریان دەکرد وەک پێشوازی و خۆشحاڵیان بە هاتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕیواەتێکی تردا دەفەرموێت کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە، عەبدە حەبەشیە ڕەشەکانی ناو شار هەڵدەقنان و یاریان دەکرد بە حەربەکانیان و دەیانوت، محەمەد هات، محەمەد هات، پیاوێکی چاکە، بە زمانی خۆیان ئەمەیان دەوت. ئەنەسیش دەفەرموێت، هیچ دیمەنێکم نەدی هاوشێوە بێت لەگەڵ پێشوازیکردنی ئەهلی مەدینە، بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێک گەیشتە ناو شار هەر ئەنەس ڕزای خوای لەسەر بێ بۆمان دەگەڕێتەوە لە ڕیواەتێکی تردا و دەفەرموێت ئەو ڕۆژەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە هەموو شتێک ڕووناک بووەوە و هیچ ڕۆژێکم نەدیوە چاکتر بێت و ڕووناکتر بێت لەو ڕۆژەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ تایدا گەشتە ناو شاری مەدینە بەو جۆرە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وەکو قۆناغی یەکەم پێی خۆش بوو کە یەکەم جار لا بداتە لای خزمانی لە بەنی نەجار کە خاڵوانی خۆی بوون. ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێت دەفەرموێت پیاوانی ئەنسار هەمویان بەیەکەوە کەوتبوونە دەمەقاڵێ سەبارەت بەوەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لای کامیان لا بدات تا ئەوە بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرمونون من ئەم شەو لا دەدەمە لای کوڕانی بەنی نەجار خاڵوانی عبدول مطلیب بۆ ئەوەی ڕێزیان لێ بگرم چونکە بەنی نەجار ئافرەتێکیان دابوو بە عبدولمتەلیب کە باپیری پێغەمبەری خوایە درودی خی لەسەر بێ بۆیە پێغەمبەری خوا بە خاڵوانی خۆی دەژماردن لە گێڕانەوەیەکی تردا شێوەی هاتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ و لادانی بۆ ئەو ماڵی کە تایدا نیشتەجێ بوو لە شاری مەدینە بە وردی ڕوون دەبێتەوە عەبدوڵڵای کوڕی زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە وشترەکەی لەوێ یەخیدا و حەوایەوە کە لە نێوان خانووەکەی جعفەری کوڕی محەممەد و حەسەنی کوڕی زەیددا بوو خەڵکانی شاری مەدینە هاتنە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و وتیان ئەی پێغەمبەری خوا ئایا جێگە و شوێنت لێرە دەبێت دیسان وشترەکە هەستایەوە و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لێی گەڕێن ئەوە فەرمان پێکراوە ئینجا وشترەکە ڕۆیشت تا گەیشتە جێگا شوێنی منبەری مزگەوتی پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ لەوێدا وشترەکە یەخی لێدا و ئیتر لەوێ هەڵنەستایەوە لە ڕیواەتێکی تردا وشترەکەی بەڕێکەوت دوای ئەوەی لەو جێگەیەدا هەستا تا گەیشتە لای خانۆکەی ئەبوو ئەیوب لەوێ یەخی لێدا وەستا پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ماڵی کام خزمانم لێرەوە نزیکە ئەبو ئەیوب هاتە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا من نزیکترین ماڵم بۆ تۆ ئایا کۆپان و کەلوپەلەکان ببەمە ماڵەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ پاشان وەکو عبدوڵای کوڕی سەسلام ڕزای خی لەسەر بێ دەفەرمێت یەکەم قسە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ دانیشتوانی شاری مەدینەی کرد ئەوە بوو کە فەرمووی ئەی خەڵکینە سەلام بەرپا بکەن لە نێوانتاندا خواردن ببەخشن و سەردانی خزمانتان بکەن و کاتێ خەڵکان نووسون شەو نوێش بکەن ئەوە بە سەلامەتی دەچنە بەهشتەوە لە ڕیواەتی بخاریدا دەفەرمێت ئەجا پێغەمبەر درودی خی لەسەر بێ بە ئەبوو ئەیوبی فەرموو جێگەی حەوانەوەمان بۆ ئامادە بکە ئەبوو ئەیوبیش ڕۆشت شوێنێکی بۆ ئامادە کرد و بە پێغەمبەری درودی خوا لەسەر بێ ڕاگەیاند کە بێت جێگەی بۆ ئامادە کراوە پێغەمبەر درودی خوای لەسەر بە ئەبوو بەکر و هاوەڵانی فەرموو لە سایی بەرەکەتی خواوە با بچین پشوو بدەین ئا لەو کاتەدا پیاوێک هاتە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا لە کوێ لا دەدەیت و کوێ دەبێت بە ماڵت پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی پیاو لەگەڵ کەل و پەلەکەی خۆیەتی واتە کەل و پەلەکەم ئەبوو ئەیوب بردوێتەوە ماڵی خۆیان منیش لەگەڵ کەلوپەلەکەم دەبم ئەجا پێغەمبەر درودی خی لەسەر بێ بە ڕۆژ دەهاتە کە پرێک کە لە بەردەم ماڵەکەی ئەبوو ئەیوبدا بوو گسکیان لێدەدا و ئاوڕشێنیان دەکرد بۆ ئەوەی کەمێک فێنک بێت پێغەمبەر درودی خی لەسەر بێ دوانزە شەو لەوێ مایەوە و پاشان فەرمانی کرد بە دروستکردنی مزگەوت ئابە و شێوەیە خەڵکانی شاری مەدینە پێشوازیان لە خۆشەویستی خۆیان پێغەمبەری خوا کرد درودی خوای لەسەر بێ ئەم ڕیواەتانە دەیسەلمێنێت کە ئافرەت بەشداری لە پێشوازیکردنی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نەکردووە بە دەف و گۆرانی بەڵام ئەو ڕیواەتانی وا دەگەێنێت کە سەرتاسەری شاری مەدینە بە ژن و پیاو و گەورە و بچووکەوە لە قوبائەوە هەمویان سەر تاسەر بە دەف و ئاواز و بە سروودی طلع البدر علینا پێشوازیان لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کردووە پێویستە ئەوە بزانین کە ئەو ڕیوایەتە ڕیوایەتێکی زەعیفە و ئەو ڕیوایەتانی لەو بارەیەوە هاتووە بە هیچ جۆرێ باسی ئەوەی تیانە کە دەف بەکار هاتبێت یان ئاواز یان سروود ئیمامی بەیهەقی دەیسەلمێنێت کە تەڵع البدر علینا لەوێ نەبووە بەڵکو لە گەڕانەوەی پێغەمبەر بۆ درودی خی لەسەر بێ بە سێ هزار چەکدارەوە لە غەزای تەبووکەوە بەرەو شاری مدینە کاتێک کە ئەهلی مدینە پێشوازیان لێکردووە زۆربەشیان منداڵانی مدینە بوون هەروەها ئیبن و قەیم لە زادلمەعاددا دووپاتی دەکاتەوە و دەیسەلمێنێت ثەنیات الوداع کە لە سروودەکەدا هاتووە لە ڕێگەی شامە نەک لە ڕێگەی مەدینە چونکە ڕێی تێناچێت کە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ لە ڕێگەی مەکەوە نەگەیشت بێتە شاری مەدینە و چوو بێت لە ڕێگەی شامەوە هاتبێتەوە ناو شاری مەدینە بەڵێ پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ماڵی ئەبوو ئەیوبدا مایەوە تا ئەو کاتەی خی گەورە سازاندی کە مزگەوت دروست بکرێت هاوەڵی بەڕێزی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەبوو ئەیوب بە جوانترین شێوە ڕێزی لە پێغەمبەر گردرودی خوای لەسەر کاتێک لە ماڵەکەی دابوو خۆی بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ لایدایە لای ماڵەکەمان و هاتە ژوورەوە چووە نهۆمی خوارەوە و من و دایکی ئەیوب چوینە نهۆمی سەرەوە لە ڕیواەتێکی تردا دایکی ئەیوب بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت ئەبوو ئەیوب شەوێکیان هەر لە خۆیەوە خەبەری بۆەوە و پێیوتم باشە خۆ ئێمە ئێستا بەسەر سەری پێغەمبەری خوادا درودی خی لەسەر هات و چۆکەین چۆن شتی وابێت هەر ئەو شەوە چوینە پەنا دیوارەکەەوە بۆ ئەوەی لەناو ژوورەکەدا نەخەوین لە ڕیواەتێکی تردا دەفەرمێت ئەو شەوە سەر تا سەر ئەبوو ئەیوب خەوی لێ نەکەوت نەوەک پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ خەبەری بێتەوە و تەپوتۆز لە سەقفەکەەوە بکەوێتە سەرسەری و ئازاری پێبگات کاتێ بەیانیمان لێبووەوە ئەبو ئەیوب خۆی گەیاندە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی، ئەی پێغەمبەری خوا، ئەمشەو نە من و نە ئوم ئەیوب خەو نەچۆتە چاومان، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، چی وای لێ کردیت ئەی ئەبو ئەیوب؟ ئەویش وتی، بیرم کردەوە، ئێمە لە ناو خانویەکداین تۆ لە نهۆمی خوارەوەی، گەر ئێمە هاتوچۆ بکەین تەپوتۆز لە سەقفەکەوە دێتە خوارەوە بەسەرتا و ئازارت دەدا، یاخود تەقە تەقی پێڵاوەکانمان کە دێین و دەچین ئازارت دەدا و بیرم کردەوە کە من لە نێوان تۆ و خوادام واتە وەحی لەسەرەوە دێت بۆ لات من لە نێوانتاندام پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی چاکترە بۆ من و بۆ ئەو کەسانی کە دێن بۆ لام کە من لە نهۆمی خوارەوە بم ئەبوو ئەیب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت گۆزێکمان هەبوو جارێکیان ئاوەکەی ڕژا و من و ئوم ئەیوب پارچەلبادێکمان هەبوو و هیچ لێفە و پەتوێکمان نەبوو بیدەین بە خۆماندا تەنها ئەوەندە نەبێت ئێمە بەو پارچە لبادەوە کەوتینە سڕینەوەی ئاوەکە نەوەک دڵۆپە ئاوێک دابەزێتە سەر پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ڕیواەتێکی تردا دەفەرمێت ئەبوو ئەیوب دیسان هاتەوە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا من بە هیچ جۆرێ ناچمە ناو خانوویەکەوە کە تۆ لە نهۆمی خوارەوەی دابیت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەبەر ئەبوو ئەیوب چووە نهۆمی سەرەوە و ئەوانیش هاتنە نهۆمی خوارەوە ئەبوو ئەیوب هەموو جارێ خواردنی ئامادە کرد بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ و بۆی دەنارد وەک دەیگەڕێتەوە و دەفەرمێت ئێمە چاوەڕێمان دەکرد من و ئوم ئەیوب هەتا خواردنەکە دەگەڕایەوە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەجا ئێمەش لە جێگە پەنجەی پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ دەمان خوارد دەمانویست بەرەکەتمان بەربکەوێت تا ئەوە بوو شەوێکیان خواردنەکەمان بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئامادە کرد بەڵام هەندێ پیاز و سیری تیا بوو چاوەڕێمان کرد تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ لێی بخوات پاش ماوەیەک پێغەمبەر درودی خوای لەسەر بێ خواردنەکەی گەڕاندەوە بۆ لامان سەیرمان کرد شوێن دەستی پێغەمبەری درودی خوای لەسەر بێ پێوە دیار نەبوو کە لە خواردنەکەی خواردبێت منیش ترسام و چوومە خزمەتی و پێم وت ئەی پێغەمبەری خوا دایک و باوکم بە فیدات بێ خواردنەکەت گەڕاندەوە لامان و نەمان بینی شوێن دەست و پەنجەکانی تۆی تیا بێ پێشتر تۆ دەتگێڕایەوە لامان ئێمە بە شوێن پەنجەی تۆدا دەگەڕین و لەو جێگەیەوە دەمان خوارد تا بەرەکەتمان دەست بکەوێت پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بۆنی ئەو سیرەم کرد منیش پیاوێکم چپەم لەگەڵدا دەکرێت لە ڕیواەتێکی تردا دەفەرمێت من پیاوێکم فریشتە دێت بۆ لام و بە چپە قسەم لەگەڵ دەکات منیش پێم خۆش نییە کە هات بۆ لام ئەو بۆنە ناخۆشەم لە دەمەوە بێت بەڵام ئێوە بیخۆن وەک چۆن لە فەرمودەیەکی سەحێدا هاتووە کە فریشتەکان ناڕەحەت دەبن بە بۆنی ناخۆش و بۆنی خۆشیان پێخۆشە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت وتم ئەی پێغەمبەری خوا سیر و پیازەکە حرامە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی نەخێر بەڵام بەلامەوە چاک نییە لەبەر بۆ نەکەی ئەبوو ئەیوبی شوتی ئەی پێغمبەری خوا تۆ ئارەزود لی نەبێت منیش ئارەزوم لی نییە بەو شێوەیە پێغەمبەر درودی خی لەسەر بێ لەوێ مایەوە مسلمان بوونی عبدوڵای کوڕی سەلام عبدوڵای کوڕی سەلام یەکێ بوو لە پیاوە ناودار و زانا جوولەکەکانی ناوشاری مدینە هەر بە بیستنی هەواڵی گەیشتنی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ شاری مەدینە یەکسەر دەستی لە کارەکەی هەڵگرت و خۆی گەیاندە لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بۆ ئەوەی بە چاو و گوێی خۆی بۆی دەرکەوێت کە ئەو پێغەمبەرە یان نا ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ بۆمان دەگەڕێتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ هاتە ناو شاری مەدینە لای ماڵی ئەبوو ئەیوب لایدا و لەوێ دانیشتبوو قسەی دەکرد لەگەڵ خەڵکانی ئەو دەوروبەرە ئەم هەواڵە گەیشتە عەبدوڵای کوڕی سەلام کە لە ناو باخە خورماکەی خزمانی خۆیدا بەداسێکەوە لقە خورماکانیە بڕی کە ئەو هەواڵەی بیست پەلەی کرد و وازی لە کارەکەی هێنا و دەستی لێ هەڵگرت بە پەلە هات تا خۆی گەیاندە لای پێغەمبەر درودی خی لەسەر بێ چۆنێتی گەیشتنی بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پرسیارەکانی ئەم باسە خۆی دەیگێڕێتەوە و دەفەرمێت کاتێ پێغمبەری خوا درودی خوای لەسەر بێگەیشتە ناو شاری مەدینە خەڵکان لی کۆبوونەوە و قەرەباڵغیان لێکرد و منیش چووم لەگەڵ خەڵکیدا بۆ ئەوەی چاوم پێی بکەوێت کاتێ ڕوویم لێ دەرکەوت بە تەواوەتی زانیم کە ئەو دەموچاوە لە دەموچاوی درۆزن ناچێت. یەکەم قسەی کە کردی بۆ شاری مەدینە ئەوە بوو کە فەرمووی ئەی خەڵکینە! سەلام لە یەکتری بکەن و لە نێوان خۆتاندا خواردن ببەخشن. سەردانی خزمانتان بکەن و بە شەو شەو نوێژ بکەن، بە سەلامەتی دەچنە بەهەشتەوە. عەبدوڵڵا چەند پرسیارێکی لێ کرد. دوای بیستنی وەڵامەکانی لەلایەن پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ، عەبدوڵڵای کوڕی سەلام موسوڵمان بوو. ئەنەسی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ ئەم ڕیواەتە دەگێڕێتەوە و دەفەرموێت کاتێ پێغمبەر درودی خی لەسەر بێ گەیشت بۆ ناو شاری مەدینە عبدوڵای کوڕی سەسلام لەم هەواڵە بە ئاگا بوو هات و پرسیاری لە پێغمبەر کردرودی خی لەسەر بێ دەربارەی هەندێشت و پێیوت پرسیارت لێ دەکەم سەبارەت بە سێشت تەنها پێغەمبەران نەبن کەسی تر نایان زانێت یەکەم نیشانەی کۆتایی زەمان چییە؟ وە یەکەم خواردنی ئەهلی بەهەشت چیە؟ وە بۆچی هەندێ جار پیاو لە باوکی خۆی دەچێت یان شێوەی لە دایکی خۆی دەچێت؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئێستا پێش تۆزێک جبریل ئەم سێشتەی پێڕاگەیاندم عبدوڵای کوڕی سەلام وتی جبریل ئەوە جوولەکەکان بە دوژمنی خۆیان یەزانن لە ناو فریشتەکاندا پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی یەکەم نیشانەی ئاخر زەمان ئاگرێکە لە ڕۆژ هەڵاتەوە بەرەو ڕۆژ ئاوا دێت و خەڵکان کۆ دەکاتەوە و یەکەم خواردنێ کە خەڵکانی بەهش دەیخۆن زیادەی جگەری حوتە سەبارەت بە منداڵ گەر ئاوی پیا و پێش ئاوی ژن کەوت ئەوە منداڵەکە لە باوکیەچێت وەگەر ئاوی ژن پێش ئاوی پیاوکەوت ئەوە منداڵەکە لە دایکیەچێت پاشان عبدوڵا وتی من شایەتی دەدەم کە هیچ خویەک نییە تەنها ئەللانە بێت و تۆش پێغەمبەری خویت و ئەوەی کە پێی هاتوویت لەلایەن خواوە هاتووە کە ئاینی ئیسلامە دواتر عبدوڵا وتی ئەی پێغەمبەری خوا جوولەکەکان کەسانێکی بوختان چین باش دەزانن کە من گەورەیانم و کوڕی زانایانم تۆ بانگیان بکە و پرسیاریان لێ بکە پێش ئەوەی بزانن کە من مسلمان بووم چونکە گەر ئەوان بزانن من مسلمان بووم شتی وا دەڵێن کە لە مندا نییە ئەجا پێغمبەر درودی خی لەسەر بێ نردی بە دوایاندا و جوولەکەکان کۆبوونەوە هاتنە لای پێغمبەر درودی خی لەسەر بێ کە چوونە ژوورەوە بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ پێیوتن ئەی کۆمەڵانی جوولەکە ئاگاتان لە خۆتان بێت و لەخوا بترسن سوێند بەو خوایەی هیچ خوایەک نییە تەنها ئەو نەبێت، ئێوە باش دەزانن کە من پێغەمبەری خوام بە ڕاستی. ئەوەی کە پێی هاتووم حەق و ڕاستییە و ئێوەش موسڵمان ببن. ئەوانیش وتیان، شتی وا نازانین. پێغەمبەر درودی خوای لەسەر بێ سێ جار ئەم وتەیەی دووبارە کردەوە لێیان. پاشان دوایی پرسیاری لێ کردن و فەرمووی، عەبدوڵڵای کوڕی سەلام چۆن پیاوێکە لە ناوتاندا؟ ئەوانیش وتیان، سەروەرمانە و زانامانە و چاکترینمانە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی ئەگەر مسلمان بوو وتیان حاشا بۆ خوا ئەوە قەت مسلمان نابێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی ئەگەر مسلمان بوو دووبارە وتیان حاشا بۆ خوا ئەو قەت مسلمان نابێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی ئەگەر مسلمان بوو دیسان وتیان حاشا بۆ خوا ئەوە قەت مسلمان نابێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی عەبدوڵای کوڕی سەلام وەرە دەرەوە بۆ لایەن عەبدوڵا هاتە دەرەوە بۆ لایەن و پێیوتن شایەتی دەدەم کە هیچ خوایەک نییە تەنها ئەللا نەبێت و محەممەد درودی خوای لەسەر بێ پێغەمبەری خویە ئەی کۆمەڵانی جوولەکە لەخوا بترسن سوێن بەو خوایی کە هیچ خوایەک نییە تەنها ئەو نەبێت ئێوە باش دەزانن کە ئەوە پێغەمبەری خویە و پەیامی حەق و ڕاستی هێناوە جولەکەکانیش وتیان، عەبدوڵڵا خراپمانە و کوڕی پیاو خراپمانە. بوختانیان بۆ کرد و وتیان، درۆ دەکەیت. ئەوە بوو عەبدوڵڵا وتی، ئا لەوە دەترسام ئەی پێغەمبەری خوا کە ئاوا وەڵامت بدەنەوە. دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لێکردن کە بچنە دەرەوە. خۆشەویستان بەسەرهاتی مسلمان بوونی عبدوڵای کوڕی سەسلام لێرەدا کۆتایی دێت بەڵام ژیان نامی پێغەمبەری خوا درێژەی هەیە ڕووداوگەلێکی زۆر سەرسامکەری تایە و پێویستە ئێمەی مسلمان و شوێنکەوتەی ئەو پێغەمبەرە نازدارە ئاگاداری ئەو ڕوودا و بەسەرهاتانە بین لە ئەڵلقەی داهاتوودا بە پشتیوانی خی گەورە باس لە دروست کردنی مزگەوتی پێغەمبەر دەکەین درودی خوای لەسەر بێ لە شاری مەدینەدا ئەڵلقەی بیست و دوو دروستکردنی مزگەوتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەبارەت بە دروستکردنی مزگەوتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم بەسەرهاتە ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر گەیشتە ناو شاری مەدینە لە هەر جێگەیەکدا کاتی نوێژ بهاتایە لەو جێگەیە نوێژی دەخوێند هەتا لە ناو پشتیری مەڕیشدا بواە اینجا فەرمانی کرد بە دروستکردنی مزگەوت نردی بە دوای کوڕانی بەنینە جاردا ئەوانیش سەرکردەکانیان هاتن بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی فەرمونون ئەی کوڕانی بەنینە جار ئەم باخەتان کە لێرەدا هەیە بۆم بخەمڵێنن واتە نرخی چەندە با پارەکەیتان بدەمێ و لێتان بکڕمەوە ئەوانیش وتیان نەخێر واللهی داوای نرخەکەی ناکەین تەنها پاداشتی خوانەبێت ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەو ڕۆژە لەو باخە خورمایەدا کە هی بەنی نەجار بوو خەرمانێکی تیا بوو کە خاوەنەکەی دوو هەتیو بوون ناویان سەهل و سوهیل بوو وەلای سعدی کوڕی زورارە بوون هەندێ لە موسڵمانان سەرەتا نوێژیان لەناو ئەو باخەدا دەکرد و ئەو شوێنەش ئەو جێگەیە بوو کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وشترەکەی گەشت بۆ لای و لەوێ یەخی لێدابوو یەکەم جار پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەمە ماڵەکەمانە ئەگەر خواویستی لێبێ پاشان پێغمبەر درودی خوای لەسەر بێ هەردوو منداڵەکەی بان کرد بۆ ئەوەی شوێن خەرمانەکە و چوار دەورەکەیان لێ بکڕێتەوە و بیکات بە مزگەوت دوو منداڵەکە وتیان، نەخێر ئەی پێغەمبەری خوا، ئێمە بە دیاری ئەیبەخشین بە تۆ. پێغەمبەریش درودی خوای لەسەر ڕازی نەبوو کە بە دیاری وەری بگرێت، تا پێغەمبەر درودی خوای لەسەر لە کۆتاییدا لێی کڕینەوە بە پارە. ئنجا ئەو شوێنەی کرد بە مزگەوت و ئەو شوێنەش سێ شتی تیا بوو. هەندێ گۆڕی موشریکی تیا بوو و هەندێ کەلاوەشی تیا بوو و هەندێ خورماشی تیا بوو. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی کرد کە گۆڕی موشریکەکان هەڵکەنرێ و ئێسک و پروسکەکانیان بگوێزرێتەوە، فەرمانیشی کرد ئەو کەلاوانە تەخت بکرێن و ئەو دارخورمایانەش ببڕدرێن. دارخورماکان بڕان و کرانە پێشی مزگەوت. پاشان دەست کرا بە دروستکردنی مزگەوت، سەرەتا هەردوو لای بەبەر دروست کرا، تەنها ئەم لاو ئەو لای دەرگاکانی نەبێت و هاوەڵە بەڕێزەکان هەر هەموو بەشداریان لە دروستکردنی مزگەوتەکەی پێغەمبەردا کرد. پێغەمبەر درودی خوای لەسەر خۆی خشتە قوڕەکانی هەڵدەگرت و خوایە خۆش ببە لە ڕیواەتێکی تردا خوایە ڕەحم بکە بە کۆچکاران و پشتیوانان بەم شێوەیە سرجەم هاوەڵان بە سەرکردەکانیانەوە بەشداریان کرد لە دروستکردنی مزگەوتی پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ سەفینەی خزمەتکاری پێغمبەر درودی خوای لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت کاتێک پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بناغەی مزگەوتەکەی دانا یەکەم جار ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ بەردێکی گەورەی هێنا و دوای ئەو عومەر ڕەزای خوای لەسەر بێ بەردێکی هێنا دوای ئەویش عوسمان بەردێکی هێنا و لە دوای ئیمامی عومەرەوە داینا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی ئەوانە سەرکردەکانی دوای منن لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت عماری کوڕی یاسر کە دایک و باوکی پێشتر شەهید کرابوون بە دەستی کافرەکان و خۆی بە تەنها کۆچی کردبوو بۆ مەدینە لەوێدا چوست و چالاکانە هەڵدەسوڕا بۆ دروستکردنی مزگەوتەکە لەو کاتەشدا پێغەمبەر درودی خی لەسەر بێ هەواڵێک دەدات بە گوێیدا و بەسەرهاتەکەش ئەبوو سەعیدی خودری ڕزای خی لەسەر وێ دەیگەڕێتەوە و دەفەرمێت ئێمە یەک خشت یەک خشتمان هەڵدەگرت بەڵام عەمار دوو خشتی بەیەکەوە هەڵدەگرت لە کاتی دروستکردنی مزگەوتەکەدا پێغمبەر درودی خی لەسەر بێ عەماری بینی کە تەپوتۆزێکی زۆر بە جلەکانیەوە بوو پێغمبەر درودی خی لەسەر خۆی بۆی تەکاند و پێی فەرموو هاوار بۆ عەمار کۆمەڵێکی سەرکەش دەیکوژن ئەم بانگیان دەکات بۆ بەهشت و ئەوانیش بانگی دەکەن بۆ دۆزەخ عەماری ژووتی پەنا بەخوای گەورە دەگرم لە فیتنە لە ڕیواەتێکی تردا ئەبوو سعید ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئێمە یەک خشتمان هەڵدەگرت بەڵام ئەممار دوو خشت دوو خشتی هەڵدەگرت خشتێک بۆ خۆی و خشتێک لە جیاتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێغەمبەر درودی خوای لەسەر کە عماری بینی بەو جۆرە دەستی هێنا بە قژی عماردا چونکە قژێکی بژی هەبوو تەپوتۆزەکەی قژی بۆ تەکاند و پێی فەرموو ئەی عمار تۆ بۆ وە کاوڕێکانت یەک خشت یەک خشت هەڵناگریت عماری شووتی ئەی پێغەمبەری خوا من پاداشتم دەوێت لای خوای گەورە پێغمبەر درودی خوای لەسەر بێ دەستی بە پشتی داهێنا و فەرمووی کوڕەکەی سومەیە خەڵکان یەک پاداشتیان دەست دەکەوێت بەڵام تۆ دوو پاداشتت دەست دەکەوێت دوارزقی تۆ لە ژیاندا قومە شیرێک دەبێت هاوار بۆ عەممار کۆمەڵێکی سەرکەش دەیکوژن ئەم بانگیان دەکات بۆ بەهشت ئەوان بانگی دەکەن بۆ دۆزەخ عەمماریش لە کۆتایی قسەکەی پێغەمبەردا درودی خی لەسەر بێوتی پەنا بەخوا دەگرم لە فیتنە پێغەمبەر درودی خی لەسەر بێ بە هیچ جۆرێک نەیدەویست مزگەوتەکەی هیچ جۆرە ڕیا و فیز و شانازی و شاکارانەی پێوە دیار بێت بەڵکو دەویست کە سادە و ساکار بێ وەک نیمچە هۆڵێک بێت سەبارەت بە دروستکردنی مزگەوتەکە حەسەنی بەسڕی ڕزای خی لەسەر بێدەی گێڕێتەوە و دەفەرمێت کاتێک پێغمبەری خوا درودی خی لەسەر بێ مزگەوتەکەی خۆی دروست کرد هاوەڵانی یارمەتیاندا بۆ دروستکردنی پێغمبەریش درودی خی لەسەر بێ خشتی لەگەڵ هەڵدەگرتن تا سەرسنگی هەمووی خۆڵاوی بووبوو هاوەڵانیشی پێیان دەوت ئەی پێغمبەری خوا ئایا سەقفێکی باش بۆ مزگەوتەکە نەکەین لە وەڵامدا فەرمووی نەخێر بە شێوەی کەپرێک دروستی بکەن وەک کەپرەکەی موسا سەلامی خوای لەسەر بێ دوایی بە حەسەنی بەسریان وت کەپرەکەی موسا چەندە بەرز بوو ئەویش وتی ئەوەندە بەرز بووە دەستی بەرز بکردایەتەوە دەگەیشتە سەقفەکەی تەڵقی کوڕی عەلی حەنفی دەڵێت هاتمە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەماشام کرد خۆی و هاوەڵانی مزگەوت دروست دەکەن بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ کارکردنی هاوەڵانی بەدڵ نەبوو منیش خاکەنازەکەم گر بەدەستمەوە و خۆڵ و ئاوەکەم تێکەڵ کرد و قوڕێکی چاکم گرتەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەک کارەکەی منی زۆر بەلاوە باش بوو بێت بۆیە فەرمووی ئەو پیاوەی یەمامە نزیککەنەوە لە قوڕەکە ئەو شان و خۆڵی لە ئێوە بەهێزترە و جوانتر کارەکە دەکا و باشتر ڕێکی دەخات ئیبن قەیم ڕەحمەتی خی لێبێ سەبارەت بە دروستکردنی مزگەوتەکەی پێغمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ لە لای ڕاستی مزگەوتەکەەوە ماڵەکەی خۆی دروست کرد کە ژورژور بوون و هەموو ماڵی خێزانەکانی خۆی تیابوو سەقفەکانیشی هەر هەموو لە قەدی دار خورما بوو لەگەڵ هەندێ پەلکە خورما کە خۆڵیان بەسەرەوە بوو لە ڕیواەتێکدا ئیبن عمر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت مزگەوتەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ دروست کرا بە خشتی قڕ سەقفەکەشی پەلی دارخورما بوو کۆڵەکەکان و دارە ڕاکەشی لە قەدی دارخورما بوو مزگەوتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەم شێوەیە بوو تاکو خۆی لە ناویدا بوو بە هیچ جۆرە دەستکاری نەکرا تا ئەو کاتەی وەفاتی کرد پاشان ئەبوو بەکرد تا سەردەمی خۆی دەستکاری مزگەوتەکەی نەکرد بەڵام لە سەردەمی ئیمامی عومەردا مزگەوتەکە هەندێ لای کۆن بوو بۆیە بەو شێوەی پێغمبەری خوا درودی خی لەسەر بێ دروستیان کردەوە بەڵام ئیمامی عوسمان ڕزای خی لەسەر بێ لە کاتی خەلافەتی ئەودا خەڵکی زۆر بوون و مزگەوت قەرەباڵغ بوو بە ناچاری مزگەوتەکەی هەندێک گەورە کرد پاشان دیوارەکانی بە بەردی نەقاڕی نەخشکرا و لەگەڵ قسڵاودا دروست کرد لە جیاتی قڕ بۆ ئەوەی زیاتر بەرگە بگرێت کۆڵەکەکانی بە داری ساز دروست کرد کە هەندێ نەخشی تیابوو بەم شێوەیە مزگەوتەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێ منبەری تیا نەبووە لە کاتی وتارداندا دەچوە سەر قەدی دارخورمایەک کە لە پێشی قبلەی مزگەوتەکەدا بوو دوای ئەوە بۆ یەکەم جار منبەری بۆ دروست کرا سەبارەت بە دروستکردنی منبەر بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەنەس ڕزای خی لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتاری ئەدا لە ڕۆژی جومعەدا لەسەر قەدی دار خورمایەک لە ڕیواەتێکی تردا لە ئوبەی کوڕی کەعبەوە دەفەرمێت وتمان ئەی پێغەمبەری خوا ئایا مینبەرێکت بۆ دروست بکەین لە ڕۆژی هەینیدا بچیتە سەری تا خەڵکان بتبینن و تۆش دەنگت بگاتە خەڵکان و وتارەکەت ببیستن پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بەڵێ ئێمەش مینبەرەکەمان بۆ دروست کرد کە سێ پلیکانە بوو پێغمبەری خوا درودی خی لەسەر بێ لە کاتی وتارداندا دەچووە سەری یەکەم جار مینبەر دروست کرا و خراە جێگەی خۆی کاتێ پێغمبەر درودی خی لەسەر بێ چووە سەر مینبەرەکە بۆ ئەوەی وتار بدات دارە کۆنەکە کە پێشتر هەموو جار دەچوە سەری وتاری لەسەردا نوزە نوزێکی لێهات و سەرجەم مسلمانانی ناو مزگەوت گوێیان لێبوو لە ڕیواەتێکی تردا ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت منیش گوێم لێبوو کاتێک کە لە مزگەوتدا بووم ئەو دارە نوزەنوزی دەکرد وەکو یەکێک خۆشەویستێکی لێ دوورکەوت بێتەوە بەردەوام نوزەی دەهات تا پێغەمبەر درودی خی لەسەر بێ دابەزی و باوەشی پیا کرد و دەستی پیاهێنا و بێدەنگ بوو پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی گەر باوەشم پیا نەکردایە ئەو نوزە نوزەی دەکرد تا ڕۆژی قیامەت حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێت هەموو جارێک ئەم حەدیسەی دەگێڕایەوە بە هاوەڵانی دەوت ئەی بەندەکانی خوا دارەکە بێ تااقەتی خۆی دەنوێنێت بۆ لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئێوە شایستەترن کە بێتاقەتی خۆتان بنوێنن بۆ بینینی ڕوخساری پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ابن اسحاق سەبارەت بە یەکەم جومعە کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ژیانیدا ئەنجامی داوە لە ناو شاری مەدینەدا بۆمان ڕوون دەکاتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لای دایە قوبا و لەوێش چووە ماڵی کەلتومی کوڕی هەدم فەرمانی نوێژی جمعی پێگەیشت لە شوێنی ماڵەکانی سالمی کوڕی عوف لەوێ جمعی گەورەی پێکردن لە ناو شیوەکەی ماڵەکانی کوڕانی سالمی کوڕی عوفدا ئەم مزگەوتە یەکەم مزگەوتێکە سەرەتا لەسەر تەقوا و خواپەرستی دروست کراوە لەسەر زەویدا ئەبوو سەعیدی خودری ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت دوو پیاو لە بەردەم پێغمبەردا درودی خوای لەسەر بێ بوو بە دەمەقاڵەیان سەبارەت بەو مزگەوتەی کە لە یەکەم ڕۆژەوە لە پێناوی خوادا بنیادنراوە کام مزگەوتەیە یەکێکیان وتی قوباء کە لەو پەڕی شاری مەدینەیە ئەوی تریان وتی نەخێر مزگەوتەکەی پێغمبەرە درودی خوای لەسەر بێ پێغەمبەریش درودی خوای لەسەر فەرمووی، ئەوەی ئێوە باسی ئەکەن ئەم مزگەوتەی ئێوەیە، واتە مزگەوتی پێغەمبەرە درودی خوای لەسەر بێ، وە ئەو مزگەوتەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بنیاتی ناوە سێهەم مزگەوتێکی پیرۆزە چونکە پێغەمبەرێک لە پێغەمبەرانی خوا دروستی کردووە و ئاوەدانی کردۆتەوە بۆ زیکری خوا و نوێژ کردن بۆیە تەنها ئەو مزگەوتە و مزگەوتی حەرام کە پێغەمبەر ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ بۆ خوای گەورە دروستی کرد لە شاری مەکە هەروەها مزگەوتەکەی پێغەمبەر یعقوب سەلامی خوای لەسەر بێ کە دروستی کرد لە بیت المەقدس تەنها ئەو سێ جێگەیە پیرۆز و شایستەیە و دروستە کە کۆچ و باری بۆ ئامادە بکرێ و سەردانی بکرێت ئەبو هورەیرە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی کۆچ و بار ئامادە ناکرێت تەنها بۆ سێ مزگەوت نەبێت ئەویش مزگەوتی حەرام لە ناو شاری مەکە و مزگەوتەکەی خۆم و مزگەوتی ئەقسا مزگەوتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ پیرۆزە لەبەر ئەوەی مزگەوتی سەروەری کوڕانی ئادەمە و مزگەوتی سەیدەل مرسەلینە لەبەر ئەوەیە دیارە بە پلەی دووەم دێت دوای مزگەوتەکەی خوای گەورە کە بەدەستی ئیبراهیم پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ دروست کراوە جابیر ڕزای خوای لەسەر بێ لە پێغەمبەر و درودی خوای لەسەر بێ دەیگەڕێتەوە کە فەرموویەتی نوێژێک لە مزگەوتەکەمدا چاکترە لە هزار نوێژ لە جێگەکانی تردا تەنها مەسجد الحرام نەبێت کە یەک نوێشتایدا چاکترە لە سەد هزار نوێژ کە لە شوێنانی تردا بکرێت هەروەها ئەبوو دەردا ڕزای خی لەسەر بێ دەیگەڕێتەوە لە پێغمبەر و درودی خی لەسەر بێ کە فەرموویەتی نوێژێک لە مەسجد حەرامدا وەکو سە هزار نوێژ وایە و نوێژێک لە مزگەوتەکەی مندا وەکو هزار نوێژ وایە و نوێژێک لە بیتل مەقدیسدا وەکو 500 نوێژ وایە واتە مزگەوتەکەی پێغمبەر درودی خی لەسەر بێ بە پلەی دووەم دێت چونکە هەر کەسێک ڕکاتی نوێژی تیا بکات بە دڵنیاییەوە وەک هزار ڕکات نوێژی کردبێت وایە پێغەمبەر درودی خی لەسەر بێ سەبارەت بە فەزل و گەورەی مزگەوتەکەی خۆی ڕوونی کردوتەوە کە تەنها لە مزگەوتەکەی خۆیدا یەکێ لە باخچەکانی بەهشتی لە ناودایە کە ئەویش تەنها تایبەتە بە مزگەوتی پێغەمبەری خواوە درودی خی لەسەر بێ لە ئوسامی کوڕی زەیدەوە ڕزای خی لەسەر بێگەێڕاوێتەوە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی نێوان مینبەر و ماڵەکەم باخچەیەکە لە باخچەکانی بەهەشت، چونکە دیواری ماڵەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە مزگەوتەکەوە بوو. ئەم نێوانە باخێکە لە باخەکانی بەهەشت و ئەو مینبەرەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەسەر بەرزاییەکی بەهەشتە. وەک پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت، مینبەرەکەم لەسەر بەرزاییەکە لە بەرزاییەکانی بەهەشت. بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت هەر موسڵمانێک سوێندێکی ناهەق بخوات، بۆ زەوت کردنی ماڵی مسوڵمانێک لای مینبەرەکەی من جێی خۆیەتی خوای گەورە بیخاتە دۆزەخەوە سەرەتایی بانگدان ابن ئیسحاق دەفەرمێت کاتێک پێغمبەر درودی خی لەسەر بێ ئارام و جێگیر بوو لە شاری مەدینە برایانی مهاجر لە دەوری کۆبوونەوە لەگەڵ ئەنساردا هەموویان ملکەچی پێغەمبەر بوون درودی خوای لەسەر بێ ئاینی ئیسلام جێگیر بوو لەو شارەدا و بە ئاشکرا بە کۆمەڵ نوێژەکانیان ئەنجامەدا زەکات و ڕۆژ و سنوورەکانی خوا لەوێ فەرز کرا و هەر لەوێشدا حەڵال و حەرام جیا کرایەوە ئیسلامیش بۆ یەکەم جار جێگیر بوو لەو شوێنەدا و هاوەڵانی ئەنسار ئەوانە بوون کە سەروەری یەکەم جاری چەسپاندنی ئیسلامیان بۆ خۆیان مسۆگەر کرد کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە خەڵکان خۆیان کۆدەبوونەوە بە بێ دەنگ لە کاتی نوێژەکاندا بۆ ئەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ نوێژیان بۆ بکات بەبێ هیچ بانگدانێک سەبارەت بە پەرۆشی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانانی مهاجیر و ئەنساری ناو شاری مەدینە بۆ ئەوەی کە نیشانە و هێمایەک دابنرێت بۆ ئاگادارکردنەوەی موسڵمانانی ناو شار لە کاتی نوێژەکاندا، ئەم باسەش بەم شێوەیە بوو کە ئیبن عومەر ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرموێ، کاتێک موسڵمانان گەیشتنە ناو شاری مەدینە و کۆبوونەوە، چاوەڕوانی کاتەکانی نوێژیان دەکرد و کەس کەسی ئاگادار نەدەکردەوە بۆ هاتنی کاتی نوێژەکان. ڕۆژێک لەناو خۆیاندا کەوتنە گفتوگۆ و قسەکردن و وتیان، بۆچی ئێمە زەنگۆڵەیەک وەکو زەنگۆڵەکانی گاورەکان ئامادە نەکەین بۆ کاتی نوێژ؟ هەندێکی تریان وتیان، ئەی بۆ زوڕنایەک ئامادە نەکەین وەکو زوڕناکانی جولەکەکان کە لە بیعەکانی خۆیاندا بەکاریان دەهێنا بۆ دیاریکردنی کاتی نوێژەکانیان؟ پێغەمبەر، درودی خوای لەسەر بێت، زۆر دڵگران بوو، زۆر خەفەتی دەخوارد بۆ مەسەلەی نوێژ کە چۆن خەڵکی کۆ بکاتەوە، پێی وترا ئاڵایەک هەڵکە لە کاتی ئامادەبوونی نوێژەکاندا تا موسڵمانان لە دوورەوە ئەو ئاڵایە ببینن و یەکتری ئاگادار بکەنەوە لە چوونیان بۆ مزگەوت بۆ ئەنجامدانی نوێژ. پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو پێشنیارەی لا پەسەند نەبوو، ئینجا پێیان وت، ئەی بۆ زوڕنایەک وەک زوڕناکانی جوولەکە ئامادە نەکەین تا بیکەیت بە ئاگادارکەرەوەیەک بۆ کاتی نوێژەکان؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو پێشنیارەشی بە باش نەزانی و پەسەندی نەکرد و فەرمووی ئەوە تایبەتە بە جوولەکەکانەوە پاشان باسی ئەوە کرا بۆچی زەنگۆڵەیەک لە زەنگۆڵەکانی گاورەکان ئامادە نەکەین و خەڵکانی پێ ئاگادار بکەینەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوەشی لا پەسەند نەبوو و فەرمووی ئەوە تایبەتە بە گاورەکانەوە ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، بەڕاستی زۆر بەلامەوە باش و پەسەندە کە نوێژی مسوڵمانان بەیەکەوە بێ و هەمووانی لێ ئاگادار کەینەوە، نیازم وایە کە پیاوانێک لە کاتی نوێژدا بنێرم بە کۆڵانەکاندا بانگی خەڵکی بکەن بۆ ئامادەبوونیان بۆ نوێژەکانیان، هەتا نیازم وابوو کە هەندێ لە پیاوان دابنێم لەسەر بەرزاییەکانی ناو شاری مەدینە بۆ ئەوەی مسوڵمانان ئاگادار بکەنەوە لە کاتی نوێژەکانیان پێغمبەر درودی خی لەسەر بێ نیگەران بوو بەوەی کە چارەسەرێکی گونجاوی لانیە بۆ ئەم مەسلەیە عبدوڵا دەفەرمێت تەماشام کرد کە پێغمبەر درودی خی لەسەر بێ چۆن غەمبار و پەرۆشە بۆ ئەم مەسلەیە منیش یەکجار بە پەرۆش بووم تاخوای گەورە خەوێکی ڕاستەقینەی نیشاندام سەبارەت بەوەی کە چۆن مسلمانان ئاگادار ببنەوە بۆ کاتی نوێژەکانیان وە هەمان خەو ئیمامی عومەر ڕەزای خوای لەسەر بێ بینیویەتی پێش خەوەکەی عەبدوڵڵا بە بیست ڕۆژ بەڵام ئیمامی عومەر خەوەکەی خۆی نەدرکاند و پێی باش نەبوو باسی بکات و بیگێڕێتەوە عەبدوڵای کوڕی زەید خەوەکەی خۆی دەگێڕێتەوە و دەفەرمێت کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە وتوێژی ئەو مەسەلەیەدا بوو من خەوم بینی و لە خەومدا پیاوێک هات بۆلام دوو پۆشاکی سەوزی لەبەردا بوو زەنگۆڵەیەکی بەدەستەوە بوو هەڵی گرتبوو منیش وتم ئەی بەندەی خوا ئەو زەنگۆڵەیەم پێ نافرۆشیت ئەویش وتی چ کارێکت پێیەتی وتم بەکاری دەهێنین بۆ ئەوەی خەڵکانی پێ ئاگادار بکەینەوە بۆ کاتی نوێژەکان ئەوش پێی وتم ئەی شتێکت پێ بڵێم لەوە چاکتر بێت منیش وتم بەڵێ فەرمووی بڵێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوە خەوێکی ڕاستە ان شاء اللە هەستە لەگەڵ بیلالدا ئەو دەنگی بەرزترە لە تۆ بۆی بڵێ ئەوەی کە بینیوتە با ئەویش بیکات بە بانگ و بانگی پێ بدات دەفەرموێت لەگەڵ بیلالدا ڕۆیشتم و بە بیلالم دەوت وشە بە وشە و بیلالیش بانگی ئەدا و عومەریش لەو کاتەدا لە ماڵەکەی خۆیدا بوو کە گوێی لە دەنگی بیلال بوو بە پەلە هات بۆ مزگەوت و وتی ئەی پێغەمبەری خوا سوێند بەوەی کە تۆی ناردووە بەڕاستی هەر بەو شێوەیە منیش ئەو خەوەم بینیوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی سوپاس بۆخوا ئەوە زیاتر دەبێت بەمایی جێگیرکردنی واتە بەڕاستی خەوەکە جێگیر دەبێت کە دوو هاوڵی بەڕێزی وەک یەک بینیویانە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت بەیانیەکیان بیلال هات و بانگیدا بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێت لە خەو هەڵنەستا بوو بیلال بە دەنگی بەرز وتی الصلاة خیر من النوم سعیدی کوڕی مسەیب دەڵێت ئیتر لەو ڕۆژەوە ئەو وشەیەش زیاد کرا لە بانگی بەیانیاندا نەخۆشی ناوشاری مەدینە بێگومان کۆچکاران و ئاوارەکان پێشتر نیشتەجێی ناوچەیەکی شاخاوی بوون کە ئاو و هەواکەی جیاواز بوو لە شاری مەدینە کاویش شاری مەککە بوو هەرچۆنێ بێت ئاو هەواکەی باشتر بوو لە ئاوە هەوای شاری مەدینە کە شارێکی تەخت بوو کە کۆچیان بۆ کردبوو ئەوان ڕانەهاتبوون بە تینی خۆری زۆر گەرمی ناو شاری مەدینە چونکە مەدینە شوێنێک بوو کە چەند نەخۆشیەکی تیا بڵاو ببووە بۆیە هاوڵە بە ڕێزەکانی کۆچکاران بۆ یەکەم جار تووشی نەخۆشی سەخت بوون بە گەیشتنیان بۆ ناو شاری مەدینە سەبارەت بەو نەخۆشیە و نەخۆش کەوتنی ئەبوبەکر و عامری کوڕی فوهەیرە و بیلال ڕەزای خوایان لەسەر بێ و لەرز و تاک گرتنیان، عائیشە ڕەزای خوای لەسەر بێت دەگێڕێتەوە و دەفەرمێت، کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە، شاری مەدینە یەکێ بوو لە زەویەکانی خوای گەورە کە لە هەموو جێگەیەک زیاتر لەرز و تای تیا بوو. هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ تووشی نەخۆشی و ناڕەحەتی سەخت هاتن. بەڵام خوای گەورە ئەو نەخۆشی و ناڕەحەتیەی لە پێغەمبەرەکەی درودی خوای لەسەر بێ لادابوو ئەبوو بەکر و عامر و بیلال ڕزای خۆیان لەسەر بێ لە یەک ماڵدا بوون هەرسێکیان تووشی لەرزوو تا هاتبوون چوومە ژوورەوە بۆ لایەن تا سەردانیان بکەم پێش ئەوەی کە حیجاب فەرز بکرێت لە سەرمان بینیم کە خوانە بێت کەس نازانێت حاڵیان چەندە پەرێشانە نزیک بوومەوە لە ئەبوبەکری باوکم و پێم وت حاڵت چۆنە ئەی باوکە ئەویش وتی هەموو یەکێک لە ئێمە ڕۆژ دەکاتەوە لە ناو خێزانیدا و مردن لی نزیکترە لە تاڵی نەعلەکانی ئایشە ڕزای خی لەسەر وێ دەفەرمێت من پرسیاری حاڵی خۆی لێ دەکەم و ئەو شتێکی ترم بۆ باز دەکات دەفەرمێت واللهی زانیم کە ئاگای لە خۆی نییە چی دەڵێت اینجا نزیک بوومەوە لە عامر وتم تۆ حاڵت چۆنە ئەویژوتی مردنم بینیوە پێش ئەوەی بیچێژم و ترسنۆک لە سەری خۆیەوە تووشی دەبێ و هەموو کەسێ چواردەورە گیراوە بەو تەوقەی کە کراوەتە ملی وەک چۆن گایەک کە خۆی دەپارێزێ لە پێستەکەی وتم واللهی ئەمیش ئاگای لە خۆی نییە چی دەڵێت ئینجا چوو بۆ لای بیلال و بیلال کەمێک تاکەی سووکتر بوو قژی بەردایەوە و لەبەر خۆیەوە دەیوت ئاوات دەخوازم داخەکەم تۆ بڵێی شەوێک بێت بمێنینەوە لە شیوەکەی ئەو بەری مەککەدا و جیا سەوز و بۆن خۆشەکانی خەلی لەم لە دەور بێ تۆ بڵێی ڕۆژێک من بگەڕێمەوە سەر کانیاوی میجنا تۆ بڵێ ڕۆژێک بێت دوو بەرزایی شامە و توفەی لەم پێش چاو بکەوێتەوە ئەجاوتی خویە نەفرین کەیت لە شەیبەی کوڕی ڕەبیعە و عوتبەی کوڕی ڕەبیعە و ئومەیەی کوڕی خەلەف کە چۆن لە خاکی خۆمان دەریان کردین بۆ خاکێکی پڕ لە نەخۆشی و مەینەتی عیشە دەفەرمێت ئەمانم بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ گێڕایەوە کە لەوانم بیست بوو وتم ئەی پێغەمبەری خوا ئەوانە و ڕێنە دەکەن و ئاگا و هۆشیان لای خۆیان نییە لە سەختی لەرزوو تاکەیان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی خوای گەورە شاری مەدینەمان لا خۆشەویست بکە وەکو چۆن شاری مەکەت لا خۆشەویست کردوین یان زیاتر خویە بەرەکەت بکەیتە کێشانە و پێوانەی شاری مەدینە و مەینەتی و نەخۆشیەکانیشی بگوێزەرەوە بۆ شیوی مهیعە لە ڕیوایەتێکی تردا عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرموێت پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی خی پەروەردگار شاری مەدینەمان لا خۆشەویست بکە وەک چۆن شاری مەکەت لا خۆشەویست کردوین یان مەدینەمان زیاتر لا خۆشەویستکە و ئاو و هەواکەی سازگار بکە و لە نەخۆشی دووری بخەرەوە خویە بەرەکەتمان بۆ بخەیتە کێشانە و پێوانەکەیەوە و لەرز و تاو ناڕەحەتیەکەی بگوێزەرەوە بۆ جحفە کە شوێنێکی زۆر دوورە لە شاری مەدینەوە لەوانەش کە تووشی لەرز و تاو ناڕەحەتی هاتبوون خات و ئایشە بوو ڕزای خی لەسەر بێ وەکو بەڕای کوڕی عازب ڕزای خی لەسەر دەیگەڕێتەوە و دەفەرمێت لەگەڵ ئەبوو بەکردا بووم ڕزای خی لەسەر بێ چووم لەگەڵیدا بۆ لای ماڵ و خێزانی سەیرم کرد ئایشەی کچی کەوتووە لە جێدا و لەرزوتایەکی زۆر توندی گرتووە دەمبینی کە باوکی یەکجار بەزەی پیادەهاتەوە و ڕوومەتی ماز دەکرد و دەیوت حاڵت چۆنە کچەکەم بەو شێوەیە پێغمبەر درودی خی لەسەر بێ دوعای کرد و پاڕایەوە لە خی گەورە تا ئەو مینەتی و ناڕەحەتی و نەخۆشیە دوور بخاتەوە لە شاری مەدینە بۆ ئەوەی مسلمانان تایدا بحەوێنەوە ئەوە بوو خوای گەورە ئەم دوعای لێ قبول کرد و هێنایە دی عبدوڵای کوڕی عمە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لە خەومدا بینیم ئافرەتێکی ڕەشپێستی قژبشت چووە دەر لە شاری مەدینە تا گەیشتە ئەو پەڕی جوحفە و ئەو خەوم وا لێکدایەوە کە هەموو ئەو نەخۆشیانەی شاری مەدینە خی گەورە گواستوێتیەوە بۆ شی و دۆڵی جوحفە بەم شێوەیە سەرجەم کۆچکارانی شاری مەککە تووشی ئەو نەخۆشیە بوون چونکە ڕانەهاتبوون لە شوێنێکی ئاوادا بتوانن ژیان ببەنە سەر ئەوان خاوەنی بازرگانی بوون لە مەکە مەکە شارێکی شاخاوی و هەوای سازگار بوو بەڵام شاری مەدینە دەشتێکی تەختی کوشتتوکاڵی پڕمێش و مەگەز و هەندێ نەخۆشی تیا بڵاو بووەوە لەبەر ئەوە مسلمانە کۆچکارە بەڕێزەکان ئەوەندە ناڕەحەت بووبوون کە نەیان دەتوانی بە پێوە نوێژەکانیان بکەن بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا ئەم باسە تەواو دەکەین و بەردەوامیە دەین بە باسی ژیانی پێغمبەری خوا درودی خی لەسەر بێ تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ